کاسێتی دوانزەم لە پەرتووکی جیهانی سۆفیا دیوی دووەم لە لاپەڕە سێ سەد و چل و هەشتەوە. بەڵێ ئەمە زۆر هاوشێوەی وتەکانی هیۆمە لە درێژەی بیرۆکەی منبوونی نەگۆڕدا زۆریەک لە عقڵگەرایان نەمری ڕۆحی مرۆڤیان بە شتێکی سەتایی دەزانی ئایا ئەمەش بۆ چوونێکی هەڵەیە بە بۆچوونی بودا و هیۆم بەڵێ. دەزانی بودا دروست پێش لە مردنی چی بۆ لایەنگرانی خۆی باس کرد؟ نا، من لە کوێوە بزانم. دابەزین و مردن لە زاتی هەموو شتە چەند لایەنەکاندایە. ڕزگاربوونی خۆتان بە هەوڵ و سەختکۆشی بەدەست بهێنن، دەشیا ئەم وتەیە لە هیۆمەوە بێت. هەروەها لە دێمۆکریتۆسەوە. بەهەر حاڵ دەزانین کە هیۆم هەر زۆرە هەوڵێکی لە ڕێگای سەلماندنی هەمیشەیی بۆنی بوونی ڕۆح و وە هەروەها بوونی خودای ڕەت دەکردەوە. مانای ئەم وتەیە ئەوە نیە کە ئەو هیچ کامیانی ڕەت کردبێتەوە بەڵکو بە بڕوای ئەو سەڵماندنی باوەڕ لە ڕێگای عەقڵی مرۆڤەوە خۆ نواندنی عەقڵی ئێمەیە. هیۆم بنەماکانی ئاینی مەسیحیەتی لا پەسەند نەبوو بەڵکو خوداناسێکی ئاینیش نەبوو کەسێک بوو کە ئێمە بە پێ نەگەیشتوو دەیناسین. مانای چییە؟ پێنەگەیشتوو بە مانای کەسێکە کە پێی وایە ناتوانین بوون یا نەبوونی خودا یا هیچ خودایەک بسەڵمێنین. هاوڕێیەکی لە سەرەمەرگدا پرسیاری لێ کرد کە بڕوای بە ژیانی دوای مەرگ هەیە، وەڵامی دایەوە، خەڵووز لەوانەیە لەسەر ئاگریش نەسووتێت. زۆر سەرنج ڕاکێشە. وەڵامەکەی وەک هەمیشە ڕووناکبیری بێ گەڕانەوەی ئەو ئاشکرا دەکا. ئەو تەنیا ئەو شتانەی وەردەگرت کە بە هەستەکانمان پێی دەگەین و شتانی تری بە شک و گومان دادەنا. بڕوا بە مەسیحیەت و موعجیزەی ڕەت نەدەکردەوە، بەڵام هەردووکیانی بە باوەڕەوە دەبەستەوە و نەک بە عەقڵ و بیرکردنەوە. دەتوانین بڵێین تاڵەکانی پێوەندیی باوەڕ و زانست بە فەلسەفەی هیۆم لێک پچڕا. باست کرد کە موعجیزەی ڕەت نەدەکردەوە، هەرگیز نەیوت بڕوای بە موعجیزە هەیە، بەڵکو بە پێچەوانەوە، بەڵام جەختی لەسەر ئەو خاڵە دەکردەوە کە خەڵک وا دیارە لەم دەورانەدا بە توندی پێویستیان بە باوەڕی سەرووتر لە سروشتەوە هەیە. باسەکە لەوەدایە کاتێک داستانی ئەو موعجیزانە دەبیستین یا لە جێگەیەکی زۆر دوور یا لە ڕابردوویەکی زۆر دووردا ڕوویداوە، لە ڕاستیدا هیۆم بەو هۆیەوە موعجیزەی ڕەتدەکردەوە. چونکە هیچ کامیانی بۆ خۆی تەجرەبە نەکردبوو. لەگەڵ ئەوەیشدا تەجرەبەشی نەکردبوو کە ناتوانێت ڕووبدات. ئەمە زۆرتر شیبکەرەوە. هیۆم دەڵێت موعجیزە لادان لە یاسای سروشتە. سەرەڕای ئەوە هیچ مانایەکی نییە کە بڵێین ئێمە هەموو یاساکانی سروشتمان تەجرەبە کردووە. لە سەر تەجرەبەی ئێمە گەر بەردێک بۆ ئاسمان هەڵدەین دەگەڕێتەوە بۆ سەر زەوی و ئەگەریش نەگەڕایەوە ئەو کاتە ئەوەیشمان تەجرەبە کردووە. من ئەمە بە موعجیزە دەناسم یاخود شتێکی لە سەرووی سروشتەوە. کەواتە تۆ وا دەزانی دوو جۆرە سروشت هەیە، یەکیان سروشتی ئاساییە و ویتریان لە سەرووی سروشتەوەیە و نەکا و خەیاڵاتی عەقڵگەراکان تۆیشی گرتبێتەوە. پێدەچێت. بەڵام من لە هەر حاڵدا پێم وایە هەر کاتێک بەردێک هەڵدەین بۆ ئاسمان، دەگەڕێتەوە بۆ سەر زەوی. بۆچی پێت وایە؟ چیتر دەتەوێت ئازارم بدەی؟ نا سۆفیا من نامەوێت ناڕەحەتت بکەم. فەیلەسوف مافی خۆیەتی بەردەوام پرسیار بکا بۆچی وایە. لەوانەیە ئاوا بگەینە باسی سەرەکی فەلسەفەی هیۆم، سۆفیا پێم بڵێ لە کوێوە ئەوەندە دڵنیایت کە بەرد هەمیشە دەگەڕێتەوە بۆ سەر زەوی؟ ئەوەندە ئەم شتەم دیوە کە دڵنیاییم پەیدا کردووە. بە وتەی هیۆم گەڕانەوەی بەرد بۆ سەر زەوی چەندین جار تەجرەبە کردووە، بەڵام هەرگیز تەجرەبەت نەکردووە کە هەمیشە بەر زەوی دەکەوێت. لە ڕووی عادەتەوە دەڵێین بەوە هێزی ڕاکێشانی زەویەوە دەگەڕێتەوە بۆ زەوی، بەڵام ئێمە هەرگیز ئەم یاسایەمان تەجرەبە نەکردووە. تەجرەبەی ئێمە تەنیا گەڕانەوەی بەرد بووە بۆ سەر زەوی. ئەم دوو باسە لێک جیاوازن؟ بە تەواوی جیاوازن. دڵنیایت کە بۆ زەوی دەگەڕێتەوە چونکە چەند جار ئەم ڕووداوەت دیوە. هیۆمیش هەر ئەو بڕوایەی بوو وا عادەتمان کردووە کە هەموو کاتێک ئەو دوو ڕووداوە هەڵدان و کەوتنە خوارەوە بە دوای یەکدا ببینین. هەر جارێک بەردێک هەڵە دەی چاوەڕوانی ڕووداوی دواییت. مەبەست لە مانای یاسا نەگۆڕەکانی سروشت هەر ئەوەیە. بەڕاستی هیۆم بیری دەکردەوە لەوانەیە جارێک بەردەکە نەگەڕێتەوە بۆ زەوی دوور نییە ئەگەر ئەویش بە ئەندازەی تۆ دڵنیابێ کە هەر جارێک ئەمە تاقی دەکاتەوە بەردەکە بۆ سەر زەوی دەگەڕێتەوە بەڵام جەختی دەکردەوە کە تەجرەبەی ئەوەی نەکردووە ئەمە بۆچی ڕووەدات دیسان لە گوڵەکان و منداڵان دوور کەوتینەوە نا بە پێچوانەوە. دەتوانین منداڵان بە بەڵگەی سەڵماندنی باوەڕی هیۆم بزانین. ئەگەر بەردەکە یەک دوو کاژمێر لەو سەرە بمێنێتەوە، بە بڕوای تۆ کێ زۆرتر تێڕا دەمێنێت، تۆ یا منداڵەکە؟ وابزانم من. بۆچی؟ چونکە من لەو منداڵە باشتر دەزانم ئەمە چەندە نائاساییە. بۆچی منداڵەکە بیر ناکاتەوە کە ئەمە نائاساییە؟ چونکە هێشتا فێر نەبووە سروشت چۆن کار دەکات. یان لەوانەیە لەبەرئەوە بێ کە سروشت نەبووە بە عادەتی ئەو. تێمگەیەنە باسەکە بۆ کوێ دەبەیت. هیۆم دەیویست خەڵک ئاگاداری و وریایی خۆیان زیاد بکەن. ئێستا مەشقێکی تر ئەنجام ئەدەین وای دابنێین تۆ و منداڵێکی سێ ساڵە دەچن بۆ بینینی سیحربازێک کە لە یەک کاتدا چەند شت لە هەوادا ئەوەستێنێت و کامتان زۆرتر خۆشی دەبینن. ئەڵبەت کە من. بۆچی؟ چونکە من دەزانم کارێکی ئاوا چەندە ئەستەمە. کەواتە لادان لە یاساکانی سروش بۆ ئەو منداڵە زۆر نابێتە مایەی خۆشی. چونکە ئێستا نازانێت یاساکانی سروش چین. ڕاستە وایە. ئێمە ئێستاش لە ناوەڕاستی فەلسەفەی تەجرەبی، تجربی، هیۆمداین. هیۆم ئەوەش دەڵێ کە منداڵ هێشتا نەبۆتە گوێڕایەڵی عادەت و سروشت، کەواتە فیکری لە من و تۆ کراوەترە. لەوانەیە منداڵ فەیلەسوف، فەیلەسۆفیاکی باشتریش بێت، چۆن بەبێ هەر جۆرە بڕوایەکی لەوە پێش تەجرەبەکراو دێتە ناو مەیدان، سۆفیا ئەمە دیارترین نرخی فەیلەسوفە، منداڵ، جیهان بە جۆرێک کە هەیە تێدەگات و هەموو شتێک بە ئەندازەی تەجرەبەکانی خۆی دەبینێت. ئەگەر تووشی زۆر هەڵسەنگاندن بووم داوای لێبووردن دەکەم. هیۆم لە هیۆم لە باسەکانی خۆیدا سەبارەت بە هێز و کاریگەری عادەت جەخت لەسەر یاسای هۆکاربوون دەکاتەوە. بە پێی ئەم یاسایە هەرچی ڕوەدات هۆکارێکی هەیە هیۆم بۆ سەلماندنی ئەم باسە نمونەی دوو گۆی بلیارد دەهێنێتەوە ئەگەر گۆیەکی ڕەش خلار کەینەوە وە بەر گۆی سپی بکەوێ گۆ سپیەکە چی لێ دێت گۆ سپیەکە دەجوڵێت ڕاستە بەڵام بۆچی وای لێ دێت لە بەرەوەی گۆ ڕەشەکە بەر گۆ سپیەکە کەوتووە کەواتە دەڵێین لێدانی گۆ ڕەشەکە هۆکاری بزووانی گۆ سپیەکە بوو بەڵام لە یادت بێت ئێمە لێرەدا تەنیا دەتوانین باس لە شتێک بکەین کە تەجرەبەمان کردووە من خۆم چەند جار ئەم کارەم ئەنجام داوە. ئیوانە لە ژێرزەمینەکەیاندا مێزێکی بلیاردیان هەیە. هیۆم دەڵێت تەنیا شتێک کە تاقیت کردۆتەوە ئەوەیە کە گۆی سپی لەسەر مێزەکە دەڕوات. بەڵام هۆی ڕاستەقینەی ڕۆیشتنەکەیت تاقی نەکردۆتەوە لەوانەیە زۆرت دیبێ کە ڕووداوێک بە دوای ڕووداوێکی تردا دێت بەڵام تاقیت نەکردۆتەوە کە ڕووداوی دووهەم بە دوای ڕووداوی یەکەمەوە ڕووئەدات. ئەم باسە زۆر قوڵ نییە؟ نا، زۆر گرنگە. هیۆم دەڵێت چاوەڕوانیکردنی ڕووداو بە دوای ڕووداودا لە خودی ئەو شتانەوە سەرچاوە ناگرێت، بەڵکو لە مێشکی ئێمەدا وایە هەر چاوەڕوانبوونێک بەهۆی عادەتەوەیە، بگەڕێینەوە بۆ نموونەی منداڵەکە. ئەگەر لە کاتی لێکدرانی دوو گۆی بلیاردەکەدا هەردوو گۆکە بێ جووڵە بوەستانایە بەلای منداڵەکەوە سەیر نەدەبوو؟ کاتێک باس لە یاساکانی سروشت یا هۆکار و ئەنجامی هۆکار دەکەین لە ڕاستیدا لە ڕاستیدا باسی ئێمە زیاتر لەسەر ئەو شتەیە کە چاوەڕوانی بووین نەک شتێک کە بە عەقڵ دەگونجێت یاساکانی سروشت نە بە عەقڵ گونجاون و نە نەگونجاون. کەواتە چاوەڕوانی لێکدرانی گۆی ڕەش و گۆی سپی شتێکی زاتی نییە. کاتێک ئێمە لە دایک دەبین هیچ زانیارییەکمان دەربارەی چۆنێتی جیهان یا چۆنێتی شتەکان نییە. جیهان هەر ئەوەیە کە هەیە و ئەمە شتێکە کە ئێمە بەرە بەرە عادەتی پێ دەگرین. وابزانم دیسان لە باسەکە دوور دەکەوینەوە. نا. مەگەر ئەوەی چاوەڕوانییەکانی ئێمە بێتە هۆی زوو هەڵسەنگاندنی شتەکان. هیۆم یاسا نەگۆڕەکانی سروشتی ڕەتنەکەکردەوە، بەڵام دەیوت بەهۆی ئەوەوەی لە بارودۆخێکدا نین کە خۆمان یاساکانی سروشت تەجرەبە بکەین، لەوانەیە بە ئاسانی لە ئەنجام و وەڵامەکاندا بکەوینە هەڵۆ. وەکو چی؟ وەکو ئەوە کە من چونکە کۆمەڵێک ئەسپی ڕەشم دیوە، وا بیر بکەمەوە تەواوی ئەسپەکانی جیهان ڕەشن. ئەڵبەت کە وانییە. یاخود نموونەیەکی تر، چونکە هەرچی قاڵاوە ڕەشە کە من دیومە، ڕەش بووە، نابێتە هۆی ئەوەی کە قاڵاوە ڕەشێکی سپی نەبێت. بۆ فەیلەسوفان و پسپۆرەکان گرنگە کە بوونی قاڵاوی سپی ڕەت بکەنەوە. دەتوانین بڵێین گەڕان بەدوای قاڵاوی سپیدا ئەرکێکی گرنگی زانستە. تێگەیشتم. دەربارەی هۆکار و ئەنجامی وەکار لەوانەیە زۆر کەس وا بیر بکەنەوە کە دەنگی هەور بەهۆی بریسکەوەیە. چونکە دەنگی هەور هەمیشە بە دوای بریسکەدا دێت. ئەم نموونە لەگەڵ نموونەی گۆکانی بلیار زۆر جیاواز نییە، بەڵام ئایا بە ڕاستی بریسکە هۆکاری دەنگی هەورە؟ ئەڵبەت لە ڕاستیدا وا نییە. هەردوو لایەنەکەی هەورە بریسکە ڕووناکی و دەنگ لە ئەنجامی دروستبوونی کارەبایە، کەواتە هۆکارێکی سێهەم هەردووکیان دروست دەکا. کوتومت وایە. یەکێک لە تەجرەبەگەرایانی سەدەی ئێمە بە ناوی بێرتراند ڕاسێل نموونەیەکی ناخۆش باس دەکا. جوجکێک هەر ڕۆژ کاتێک ژنە جووتیارەکە دێت بۆ دەوری هێلانەکەیان خۆراکیان پێدات. کەواتە دەگاتە ئەو ئەنجامە کە لە نێوان هاتنی ژنە جووتیارەکە و ڕشتنی دان لە قاپی دانەکاندا پێوەندییەکی هۆکاری هەیە. بەڵام ڕۆژێک خۆراکی جوجکەکە ناگات. لەوە خراپتر، ڕۆژێک ژنەکە دێت و ملی جوجکەکە هەڵدەبڕێت. چەندە سامناکە! کەواتە بەردەوامبوونی ڕووداوەکان هەمیشە بە مانای بوونی پێوەندییەکی هۆکار نییە. یەکێک لە باسە جێی سەرنجەکانی فەلسەفە ئەوەیە خەڵک ئاگادار بکاتەوە کە لە وەڵامگرتندا کە لە وەڵام وەرگرتندا پەلە نەکەن. چونکە لەوانەیە بگۆڕێت بۆ شێوە جۆراوجۆرەکانی خەیاڵ و تابۆ و کۆنەپەرستی. تکایە زیاتر شی بکەرەوە. بۆ نموونە پشیلەیەکی ڕەش لە ناو کۆڵانەکەتاندا دەبینیت. هەر ئەو ڕۆژە تۆ دەکەویت و دەستێکت دەشکێت. ئەمە بەو مانا نییە کە لە نێوان ئەم دوو پێشهاتەدا پێوەندییەکی هۆکاری هەیە. بە تایبەت لە زانستدا زۆر گرنگە کە لە هەڵسەنگاندندا پەلە نەکرێت. بۆ نموونە کاتێک زۆربەی خەڵک دەرمانێک بەکاردێنن نابێتە هۆی ئەوەی کە هەمیشە ئەو دەرمانە بە چارەسەری ئەو نەخۆشییە بزانین هەر بۆیە زۆر گرنگە کە کۆمەڵێکی گەورە بەردەوام لە ژێر چاودێریدا بن بەشێک لە نەخۆشەکان وا دەزانن هەر ئەو دەرمانە دەخۆن بەڵام لە ڕاستیدا بێجگە لە ئاو و ئارد هیچی تر نییە ئەگەر ئەم نەخۆشانەش چاک بوونەوە کەواتە دەبێت هۆکارێکی سێهەمیش ببێت بۆ نمونە باوەڕ بە کاریگەربوونی ئەودەرمانە و توانای چاککردنەوەی. وابزانم بەرە بەرە تێدەگەم تەجرەبە گەرایی چیە. هیۆم تەجرەبە گەرایی لەناو ئەخلاقدا قەبوڵ نەبوو. فەیلەسوفە تەجرەبەییەکان هەمیشە وتبویان کە توانای جیاکردنەوەیی ڕاستی لە ناڕاستی عەقڵی مرۆڤە. مانای عەقڵی سروشتیمان لە زاری زۆریەک لە فەیلەسوفان لە سوقراتەوە تاکو لاک بیستوە. بەڵام بە وتەی هیۆ مەقڵ کردار و وتاری ئێمە دانانێت. ئەی چییە؟ سۆزوەستی ئێمە ئەو کارە دەکا. ئەگەر بڕیارت دا کە یارمەتی کەسێکی بێ پەنا بدەی، ئەم کارەت بەوەی سۆزوەستەوە کردووە نەک لە ڕووی عەقڵەوە. ئەگەر بیر لە یارمەتی دان نەکەمەوە چۆنە؟ ئەمەیش هەر پێوەندی بە هەست و سۆزەوە هەیە، نەدانی یارمەتی بە کەسێکی نەدار پێوەندی بە عەقڵەوە نییە بەڵکو باسی سۆز و بەزەییە. بەڵام ئەڵبەت کە سنوورێکی هەیە کێیە کە کوشتن بە تاوان نەزانێت. بە وتەی هیوم، هەموومان ئاواتەخوازی ئاسوودەیی کەسانی ترین. هەموومان خاوەنی سۆز و بەزەیی و خۆشەویستی هەین و ئەمە هیچ پێوەندییەکی بە عەقڵی ئێمەوە نییە. بە بڕوای من ئەم بۆچوونە زۆر ڕاستە. سۆفیا هەمیشە دوور لە عەقڵ نیە کە مرۆڤی خراپەکار بکوژرێت. لەوانەیە ئەم کارە بۆ دەست پەیدا کردن بە مەبەستێکی تایبەت فیکرێکی زۆر باش بێت. چیت وت من گلەییم هەیە. بە من بڵێ بۆچی مرۆڤی خراپەکار نابێت بکوژرێت؟ ئەویش ئیشتیای لە ژیانە کەواتە نابێت بکوژرێت. ئایا ئەم پاساوە بە ڕاستی شیاوە؟ نازانم. تۆ لە وشەیەکی دڵسۆزانە کە ئەویش ئیشتیای لە ژیانە ئەنجامێکی شیاوی جێبەجێ کردن وەرگرت. کەواتە نابێت ئەو بکوژرێت. لە ڕوانگەی عەقڵەوە ئەمە بێ مانایە. دروست وەکو ئەو نموونەیە وایە کە بڵێیت چونکە زۆربەی خەڵک لە دەرماڵەکەیاندا فرت و فێڵ و دزی دەکەن کەواتە منیش دەبێت ئەو کارە بکەم. هیۆم دەیوت لە وشەی هەیە هەرگیز نابێت وشەی دەبێت بە ئەنجام بگرین. ئەگەرچی ئەمە کارێکی زۆر باوە لە ناو خەڵکیدا بە تایبەتی لە وتاری ناو ڕۆژنامەکاندا لە بەرنامە سیاسیەکاندا و لە وتار خوێندنەوەکاندا دەتەوێت چەند نمونە باس بکەین تکایە کەسانێکی زۆر دەیانهەوێت بە فرۆکە گەشت بکەن و بەملا وولادا بچن کەواتە دەبێت فرۆکەخانەی زۆر دروست بکرێت بە بڕوای تۆ ئەمە فکرێکی دروستە؟ نا ئەم وتەیە بێ مانایە. دەبێت لە فیکری پاراستنی ژینگەدا بین، بە بڕوای من دەبێت زۆرتر لە هەوڵی دروستکردنی هێڵی شەمەندەفەردا بین. هەروەها دەڵێن پەرەپێدانی ناوچە نەوتییە تازەکان، بژێوی ژیانی خەڵکی ئەو ناوچانە تاکو لە سا دە دەباتە سەرەوە. کەواتە بە خێراییەکی زۆرەوە دەبێت ناوچە نەوتییە تازەکان پەرە پێبدەین. بە دڵنیاییەوە ئەمە باش نییە. لەم باسەیشدا دەبێت لە فیکری ژینگە دابین، بەهەرحاڵ بژێوی ژیانی خەڵک لە نەرویژ تا ڕادەیەک باشە. دەوترێت یاسایەک کە ئەنجومەنی نەتەوەیی سێنا دەری کردووە، کەواتە دەبێت هەموو هاوڵاتیان ملکەچی بن. بەڵام ملکەچی بۆ ئەم جۆرە یاسایانە زۆربەی جار پێچەوانەی بەهێزترین بیر و بڕوای خەڵکە. بەڵێ ئەمەم قبوڵە. بەڵام لەوانەیە خراپتر لەوە ئەمە بێ کە خۆمان لەو ڕاستیە لابدەین. دەزانین کە نازیەکان بە ملیۆن یەهودیان کوشت بە بڕوای تۆ عەقڵیەوان ناتەواو بوو یاخود سۆزیان کەم بوو. ڕوونە کە هەست و سۆزیان هەڵە بوو. زۆریەک لەوان تا ڕادەیەکی زۆر وریا و تیژبین بوون. هێمنی و ژیری لە پشت زۆربەی بڕیارە بێ سۆزییەکانەوە دەبینرێت. بەشێکی زۆر لە نازییەکان لە دوای شەڕ لە دادگادا بە تاوانبار ناسران. بەڵام بە تاوانبار ناسینی ئەوان هیچ پێوەندییەکی بە عەقڵی ئەوانەوە نەبوو. بەوە تاوانبارکران کە وەکوو حەیوان خەڵکیان کوشتووە، کەسانێک کە عەقڵیان ناتواوە زۆر جار بێ تاوان دەناسرێن ئەگەرچی کەسێکیشیان کوشتووە. ئەمەش. خۆی جێگەی سوپاسە هیچ پێویست ناکا نمونەی دوور لە سۆز باس بکەین ئەگەر لافاو بە ملیۆن کەس ماڵ وێران بکا هەست و سۆزمان هانمان نەدات بچین بۆ یارمەتی لێقەوماوەکان ئەگەر کەسانێکی دڵ ڕەقیش بین و بڕیار بدەینە دەست عەقڵی بێ سۆزمان لەوانەیە ئەو فیکرە بە مێشکماندا بێ کە زەوی لە ژێر گوشاری زۆری خەڵکدایە کەواتە هیچ خراپ نیە گەر چەند ملیۆنێکیش خەڵک بمرن تەنانەت فیکرێکی ئاوا ئەگەر لە لایەن تۆیشەوە بێ خوێنی من دێنێتە جۆش. ئەوەشت لە یاد بێ کە جۆشانی خوێنی تۆ بە هۆی هەستەوەیە نەک بە هۆی عەقڵەوە. بەڵێ تێگەیشتم. بارکێلی وەکو ئەستێرەیەکی سەرگەردان بە دەوری هەتاوێکی ستوێنەر دا. ئالبێرتۆ بەرەو پەنجەرەیەک ڕۆیشت کە بە ڕووی شاردا دەیڕوانی. سۆفیایش بە دوایدا چوو. هەر وا کە وەستابوون و سەیری بانی ماڵە کۆنەکانیان دەکرد، فڕۆکەیەک لە سەر بانەکانەوە دەرکەوت. بە دوای فڕۆکەکەوە پارچە نووسراوەیەک هەڵواسرابوو، سۆفیا شکی ئەوەی برد کە پڕوپاگەندەی شتێک یا ڕووداوێکی ناوچەیی بێت. لەوانەیشە پڕوپاگەندەی کۆڕێکی مۆسیقا بێت. کاتێک فڕۆکەکە نزیک کەوتەوە سۆفیا شتێکی زۆر چاوەڕوان نەکراوی دی، هێڵدە، یادی لە دایک بوونت پیرۆز بێ. ئالبێرتۆ تەنیا وتی دیسان مڵۆزمی هەمیشەیی. هەورە ڕەش و قورسەکانی دەوروبەر بەرە بەرە سەراسمانی شارەکەیان گرتبوو. فڕۆکەکە لە ناو هەورەکاندا گوم بوو. ئالبێرتۆ وتی وادیارە کەشوهەوا خەریکە تێک دەچێت. سۆفیا وتی دەبێت بە پاس بڕۆمەوە بۆ ماڵ. هیوادارم سەرگورد دەستی لە هاتنی ئەم هەورانەیشدا نەبووبێت. مەگەر سەرگورد خودایە؟ ئالبێرتۆ وەڵامێکی نەدایەوە، بەرەو سوچی ژوورەکە ڕۆیشت و لە پەنای مێزە بچووکەکەدا دانیشت، دوای ماوەیەک وتی. دەبێت دەربارەی بارکێلی گفتوگۆ بکەین. سۆفیا لە پێشەودا دانیشتبوو لە ناکاو بیری هاتەوە کە خەریکە نینۆکەکانی دەجاوێت ئالبێرتۆ دەستی کرد بە قسە جۆرج بارکێلی قەشەیەکی ئایرلەندی بوو کە لە هەزار و شەش سەد و هەشتا و پێنج تا هەزار و حەوت سەد و پەنجا و سێ دا دەژیا ماوەیەک بێدەنگ بوو سۆفیا هەوڵیدا دیسان بیهێنێتە سەر باسەکە وتت بارکێلی قەشەیەکی خەڵکی ئایرلەندە بوو بەڵێ فەیلەسوفیش بوو ئیتر چی بوو؟ بارکێلی وای بیر دەکردەوە کە فەلسەفە و زانستی دەورانی ئەو مەترسییەکی گەورەیە لە سەر ڕێوڕەسمی ژیانی مەسیحییەت و مادەگەرایی، خراپتر لە هەموویان مەترسییەکی زۆر گەورەیە بۆ باوەڕی مەسیحییەت. هەروەها سەبارەت بە خودا، خودایەک کە خولقێنەر و ڕاگری تەواوی سروشتە، بەو جۆرەش بارکێلی هەڵسوڕاوترین کەسی ناو تەجرەبەگەراکان بوو. واتە ئەویش پێی وابوو کە زیاتر لەو شتەی کە بە هەستەکانمان تێی دەگەین ناتوانین جیهان بناسین؟ لەمەیش زیاتر ڕۆیشت. بارکێلی پێی وابوو شتە مادیەکان بە ڕاستی هەر ئەوانەن کە ئێمە بە هەستەکانمان تێیان دەگەین بەڵام ئەمانە شت نین. دەبێت ئەمە زۆرتر شی بکەیتەوە. لە یادت ماوە لاک وتی ئێمە ناتوانین دەربارەی چۆنیەتی دووهەمی شتەکان بیروڕامان هەبێ. ناتوانین بڵێین سێ و سەوزە یا ترشە. تەنیا دەتوانین بڵێین تێگەیشتنی ئێمە لەو شتە ئاوایە. بەڵام بە وتەی لاک چۆنیەتی جۆری یەکەم وەکوو قورسی و چڕی و ئەندازە لە ڕاستیدا پەیوەندی بە بوونی دەرەکی دەوروبەری ئێمەوە هەیە. بوونی دەرەکیش هەوێنی ماددەیە. لە یادم ماوە وابزانم خشتە بەندی لاک زۆر گرنگە بەڵێ بەڵام جێی داخە کە هەر بەم باسە کۆتایی پێ هات بەڵێ درێژەی پێ بدە. لاک وەکو دیکارت و ئیسپینۆزا بڕوای وابوو کە جیهانی مادی بوونی ڕاستەقینەی هەیە ئەمە دروستە؟ ئەمە دروست ئەو شتەیە کە بارکێلی خستیە بەر لێکۆڵینەوە و ئەم کارەی بە لایەنی تەجرەبەگەرایی ئەنجام دا. وتی تەنیا شتانێک بوونیان هەیە کە هەست پێدەکرێن. ئێمە ناتوانین بە هەستەکانمان لە ماددە یا مادەبوون تێبگەین. تێگەیشتنی ئێمە لەسەر شتەکان وەکو شێوازی ڕاستەقینەی ئەو شتانە نییە. ئەگەر وابزانین هەر شتێک کە بە هەستەکانمان تێی دەگەین خاوەنی هەوێنی نهێنی خۆیەتی، کەوتوینەتە هەڵۆ بۆ سەلماندنی ئەم شتە هیچ بەڵگەیەکی تەجرەبیمان لەدەستدا نیە وتەیەکی نەزانانەیە سەیری ئەمە بکە سۆفیا مشتی کۆکردەوە و بەتوندی دای بەسەر مێزەکەدا وتی ئاخ هەر ئەمە ناسەڵمێنێت کە ئەم مێزە بەڕاستی مێزە دروست بووی مادەیە و خاوەنی مادیەت کاتێک ئەو مشتەت بە مێزەکەدا ماڵی هەستت بەچی کرد شتێکی ڕەق و قورس. هەستت بە شتێکی ڕەق و قورس کرد، بەڵام بەڕاستی ماددەی مێزەکەت هەست پێ نەکرد. دروست وەکو ئەوە وایە دروست وەکو ئەوە وایە کە لە خەودا مشت بە شتێکی ڕەق دابدەی، بەڵام خۆ لە خەودا شتی ڕەق نییە. ئەڵبەت کە لە خەودا شتی وا نییە. هەروەها دەکرێ کەسێک بە زانستی هیپنۆتیزم بخەوێنین و لەو حاڵەتەدا هەست بە سەرما و گەرما و لێدان بکا. بەڵام ئەگەر ئەو مێزە بە ڕاستی ڕەق نییە من بۆچی هەست بە ڕەق بوونی من بۆچی هەستم بە ڕەق بوونی کرد؟ بارکێلی بڕوای بە زۆرێک ڕۆح بوو دەیوت فیکرەکانی ئێمە هەموویان هۆکارێکی لە دەرووی ئاگایی ئێمەوە هەیە و ئەم هۆکارە مادی نییە بەڵکو مەعنەویە سۆفیا دیسان نینۆکەکانی دەجاوی ئالبێرتۆ درێژەی پێدا. بە بۆچوونی بارکێلی، ڕۆحی ئێمە وەکوو کاتێک کە خەو دەبینین، دەتوانێت هۆکاری فیکرەکانی ئێمە بێت. بەڵام هۆکاری فیکرێک کە جیهانی ماددی خوڵقاندووە، ئیرادە و ڕۆحێکی بەرزترە لە ڕۆحی مرۆڤ. هەموو شتێک بەهۆی ئەم ڕۆحەوەیە. ڕۆحێک هۆکاری شتێک لە ناو هەموو شتێکدایە و درووستکەری هەموو شتێکە. مەبەست کام ڕۆحە بوو؟ بارکێلی بیری لە خودا دەکردە و دەیوت، جیاواز لەوە دەتوانین بڵێین کە تێگەیشتنی هەستەکانمان لە بوونی خودا زۆر ڕوونترە لە تێگەیشتنی ئێمە لەسەر بوونی مرۆڤ. کەواتە بوونی ئێمەیش لە گوماندایە؟ هەم بەڵێ هەم نا. باب کێلی دەیوت هەرچی کە دەیبینین و هەستی پێ دەکەین ئاسەوارێکە لە هێزی خودا، چونکە خودا لە نزیکەوە لە فکری ئێمەدایە. ئەو فکر و دیمەنانە کە بە مێشکی ئێمەدا دێ ئەو دروستی دەکا. خودا تاقە هۆکاری خودا تاقە هۆکاری بوونی هەر شتێکە. ئێمە تەنیا لە خواست و دەرینی دەروونی ئێمە تەنیا لە خواست و دەروونی خودادا بوونمان هەیە. من بەڕاستی تێڕامام. کەواتە بوون یا نەبوون تەواوی باسەکە نییە، باسەکە ئەوەیشە کە ئێمە کێین؟ ئایا بەڕاستی مرۆڤ تەنیا هەندێک پێست و گۆشت و ئێسکە؟ ئایا جیهانی ئێمە لە شتە ڕاستیەکان دروست بووە یاخود هەموو شتێک لە مێشکی ئێمەدا دروست بووە؟ سۆفیا هەروا نینۆکەکانی دەجاوی. ئالبێرتۆ درێژەی پێدا. بارکێلی تەنیا لە بوونی مادی نەدەکۆڵییەوە، شکی لە بوونی سەربەخۆی شوێن و کاتیش هەبوو. لەوانەیە تێگەیشتنی هەستەکانی ئێمە لەسەر کات و شوێن دروستکراوی مێشکی ئێمە بێت. مەرج نییە کە یەک دوو هەفتەی ئێمە بۆ خودایش هەر یەک دوو هەفتە بێ. تۆ وتت لە بۆچوونی بارکێلیدا ڕۆح هەموو لایەنەکانی خودای مەسیحی دەگرێتەوە؟ بەڵێ دەتوانین وایش بڵێین. بەڵام بۆ ئێمە، بۆ من و تۆ، ئەم ئیرادە یا ئەم ڕۆحە کە هۆی هەر شتێک لە ناو شتێکی تردایە، لەوانەیە باوکی هیڵ دەبێ. چاوەکانی سۆفیا زەق بۆوە و لەو کاتەدا هەستێکی نوێ جێی خۆی لە مێشکیدا دەکردەوە وتی، وا بیر دەکەیتەوە؟ شتێکی تر بە مێشکمدا نایەت. لەوانەیە ئەمە تەنیا پێناسەیەکی باش بێ بۆ هەموو ئەو ڕووداوانەی کە بەسەرمان هاتووە. تەواوی ئەو کارت پۆستاڵانە و ئەم جێگۆڕینانە، قسەکردنی هێرمێس، دەرچوونی قسە لە زمانی من. من؟ هیلدا بیری بکەرەوە. من تۆ بە سۆفیا بانگ دەکەم، لە حاڵێکدا من هەمیشە دەمزانی ناوی تۆ سۆفیا نییە. چی دەڵێیت؟ دیسان خەریکە تێکەڵی دەکەیت؟ بەڵێ ڕۆڵم مێشکی من دەوری هەڵگرتووە، وەکو ئەستێرەیەکی سەرگەردان بە دەوری هەتاوێکی ستوێنەردا. ئەم ئەو هەتاوە باوکی هێڵدەیە؟ دوور نییە. دەتەوێ بڵێیت کە ئەو بۆ ئێمە جۆرێک خودا بووە؟ بێ شەرم کردن دەتوانم وا بڵێم، ئەویش هیچ لە کارەکانی شەرم نایگرێت. خودی هێڵدەیش وایە؟ سۆفیا، ئەو فریشتەیە. فریشتە؟ هیڵدە، قیبلەی ئەم ڕۆحەیە. مەبەستت ئەوەیە کە ئالبێرت کناگ هەموو شتەکانی ئێمە بۆ هیڵدە باس دەکات؟ لەوانەیە بینووسێت. چونکە ئێمە ناتوانین بە هەستەکانمان لە مادەیەک تێبگەین کە ژیانی ئێمەی سازاندووە. چونکە ئێمە ناتوانین بزانین کە بوونی دەرەکی ئێمە لە شەپۆلی دەنگ دروست بووە یا لە پەڕەی کاغەز یا لە نووسین. بە وتەی بارکێلی تەنیا شتێک کە ئێمە دەتوانین بیزانین و پێی بگەین ئەوەیە کە ئێمە ڕۆحین. هێڵدەش فریشتەیە. بەڵێ هێڵدە فریشتەیە. ڕێگە بدە ئەمە وتەی کۆتایی بێ. هیڵدە، یادی لەدایکبوونت پیرۆز بێت. لەناکاو تیشکێکی شین تەواوی ژوورەکەی گرتەوە. دوای تۆزێک دەنگی هەورەبریسکە بەرز بووە و ماڵەکە لەرزی سۆفیا وتی من دەبێت بڕۆم. هەستا و بەرەو دەرگاکە هەڵات کاتێک دەرگاکەی کردەوە هێرمێس لەناو ڕێڕەوەکەدا لە خەو ڕاچەنی. سۆفیا واهەستی کرد کە هێرمێس وتی بە ئاواتی دیداری دووبارە هیڵدا. سۆفیا بە پەلە لە قادرمەکانەوە چووە خوارەوە و هەڵهاتە سەر شەقامەکە. باران بە خۆڕ دەباری. یەک دوو ئۆتۆمبێل لەوێوە تێپەڕی بەڵام پاسەکە هیچ هەواڵێکی نەبوو. سۆفیا بە هەڵهاتن مەیدانی گەورەی تێپەڕاند و لە شەقامەکاندا وێڵ بوو. هەروەها کە هەڵئەهات فیکرێک لە مێشکیدا دەهات و دەچوو، بەیانی یادی لەدایکبوونە. بەیانی یادی لەدایک بوونمە. زۆر ناخۆشە کەسێک ڕۆژێک لە پێش یادی پانزە ساڵیدا بۆی دەرکەوێ کە ژیان لە خەیاڵێک زیاتر نییە. وەکو ئەوە وایە کە مرۆڤ لە خەویدا لە یارییەکدا دە ملیۆن دۆلاری بردبێتەوە و کاتێک دەوێ پارەکە وەربگرێ لە خەون بە ئاگا دەبێتەوە. گەیشتە گۆڕەپانی یاری چۆڵ و بێدەنگ بوو، سۆفیا لەوێش تێپەڕ بوو، دوای چەند خولەک چاوی بە کەسێک کەوت کە بەرەو هەڵدەهات، دایکی بوو. بریسکەی توڕەی هەورەکان بەردەوام خەنجەری لە ئاسمانە دا. کچم چ بەڵایەک بەسەرماندا هاتووە. سۆفیا بەدەم گریانە وتی نازانم وەکو خەونێکی ناخۆش وایە.